شەهرەزاد گێڕایەوە، سندوبادی بەحری وتی دوای کەمێک و لە گەرمەی نانخواردندا خاوەن کەشتیەکە قیژاندی، خەڵکینە فریای خۆتان بکەون، ڕابکەنەوە ناو کەشتیەکە، ئەمەی ئێمە لەسەرین نەهەنگێکی گەورەیە و زەوی نییە، ڕۆشتنی ساڵان و کۆن بوو، ئەو هەموو خۆڵ و لمەی لەسەر پشت کۆبۆتەوە و دار و درەخت و گژوگیای لەسەر ڕواوە، ئەوەتا کە ئاگرتان لەسەر پشتی کردۆتەوە، هەستی بە گرمیەکەی کرد و جوڵا، ئیدی ئێوەش ئەکەونە دەریا و ئەخنکێن. ئیتر قاب و قاچاخ و کوان و ئاگریان جێهێشت و خۆیان فرێدایە کەشتێکەوە هەندێکیان فریا نەکەوتن نەهنگەکە چووە بنی دەریاوە شەپۆلەکان هەندێکیانی قوتدا بەڵام خی مەزن ڕزگاری کردم ئەویش بەهۆی تەشتێکی گەورەوە بوو کە خۆم پێوە گرت و نەخنکام منیشکەوتمە لنگە فرتێ تەشتەکەم ئەجوڵان کەشتیوانیش لەنگەری هەڵگرتەوە و کەوتە ڕۆشتن بێ ئەوەی گوێبداتە خنکاوەکان و ئەوانەی هاواری ڕزگارکردنیان کردبوو. منیش هەر سەیری ئەو کەشتێم کرد تا لە چاون بوو ئیدی بەو حاڵەوە شەوم بەسەرداهات شەو ڕۆژێکم پێچ و ئیدی باە کە یارمەتی دام و گەیشتمە کەناری دورگەیەک کە پڕ بوو لە درەختی بڵند و باڵا و سەوزایی کە بەسەر دەریاکەدا شۆڕ بوونەوە منیش خۆم بە لقی دارێکدا هەڵواسی و پێیدا چوومە سەرزەوی دورگەکە کە سەیری بنی پێیەکانم کرد بینی ماسی لێی کڕاندبەوە کە لە ترسی دەریاکە گام لە بنی پێم نەما بوو هەر گەشتمە سەر زەوی خۆم دا بە زەویدا و بێئگا بووم تاکو و ڕۆژی دووەم باگان هاتمەوە کە سەرنجە دەم هەتا و لی داوم و لە گەرما بەخەبەر هاتووم سەیری پێەکانم کرد ئاوی بوون ئیدی هەندێ جار لەسەر ئەژنەوە ڕۆشتم جار جارێش بەسکە خشکێ لە دوورگەکەدا کانیاوی ئاوی پاکی تیا بوو بەرەبوومێکی زۆری لەبەری ڕز و باخکان تیا بوو کە خۆم پێتێرە کرد ئیدی بە خۆم دەهاتمەوە و هێز و توانام بۆ گەڕایەوە بۆیە کەوتمە گەڕان بەو دورگێدا و سێری کارە جوانەکانی پەروەردگارم ئەکرد گاڵۆکێکم لە لقی دار بۆ خۆم دروست کرد و پێگەڕام ڕۆژێکیان بە کەناری دەریادا ڕۆشتم لە دوورەوە تارماییەکم بینی بەرەو ڕووی ڕۆشتم کە لێ نزیک بوو ماینێکی مەزنی بەستراوە بوو کە لی چوومە پێشەوە حیلەیەکی کرد و ترساندمی کە ئاوڕمدایەوە پیاوێک لە ژێر زەویەوە هاتە دەر بەرەو ڕووم هات و پرسی تۆچیت لە چۆ هاتووی بۆچی گەشت و تە ئێرە منیش لە وەڵامی داوتم کەسێکی نامۆم کە شتێکەمان شەپۆلی دەریا تێکی شکاند و خواتە شتێکی پێبەخشیم خۆم پێیدا هەڵواسی و بەلنگە فرتێ گەشتمام دوورگەیە پیاوەکە کە ئەمەی بیست دەستی گرتم و لەگەڵ خۆی منی بردە ژێر زەویەکەوە تا گەشتینە هۆڵێکی گەورە خواردنی بۆ هێنام تێرم خوارد ئەم جاوتی ئێستا بەسەرهاتی خۆتم بۆ بجێڕەوە منیش چیم بەسەرهات بوو هەموویم بۆ جێڕایەوە زەوەر سەری سوڕما منیژوتم توخوا ئەوە بەسەرهاتی خۆمم بۆ جێڕایتەوە دە تۆش پێم بڵێ بۆچی لەم ژێر زەمینەدا ئەژی ئەو ماینەشت بۆ لە کەنار دەریاکە بەستوتەوە ئەیژوتی ئێمە چەند کەسێکین یاوەری شامیهرەجانین چاودێری ئەسپەکان یەکەین هەموو سەری مانگێک دێنە ئێرە چەند ماینێک لە کەناری دەریا ئەبەستینەوە بۆ ئەوەی ئەسپە ئاویەکانی نێو دەریا بە بۆن پێی بزان و بێنەدەر دواتر لەگەڵ ماینە بەسراوەکاندا جووت ببن بەم کارە ماینەکانی شامیهرەجان ئاوسە بن دواتر چەند نۆمایەکمان دەسەکەوێ بەخێویانەکەین ئەو نۆمایانە کە گەورە بن لە دنیادا لەوێنە نییە زۆریش گران بهان ئەم کاتانش کاتی هاتنە دەرەوەی ئەسپە ئاویەکانە و جووتبوونیان جابرا گیان خوا یاربێ کە جووتبوونەکە دروست بوو لەگەڵ خۆم ئەتبەمەوە مەملەکەتی خۆم با وڵاتی ئێمەش ببینی ئەوەش بزانە لە ئێمە زیاتر کەس لەم دوورگەیەدا نییە گەر لێرە بمێنیتەوە لە تەنیاییدا ئەمری کەس پێت نازانێ بەڵکو ئەمە خویە دواتر ڕەوانی نیشتیمانی خۆتت بکەمەوە شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد گێڕایەوە سندوبادی بەحری وتی ئێمە لەم گفتوگۆیەدا بووین کە ماینەکە حیلانی گوێمان لە دەنگێکی بڵند بوو ویستی ماینەکە لەگەڵ خۆی ببا بەڵام ماینەکە بەسترابەوە ماینەکە کەوتە جووتەوەشاندن ئەمجا بە شمشێر و قەلغانەوە چووە دەرەوە و کەوتە پێداکێشانی شمشێر و قەلغانەکەی ئەسپە ئاویەکە سەری لێ تێکچوو بۆی بە پەلەخۆی کردەوە بە دەریاکەدا ئەمجا چەند کەسێکی دی بە ماینەکانیانەوە هاتن ماینەکانیان بەستەوە و هاتنە ژێر زمینینەکەەوە لە منیان پرسی منیش جارێکی دی بەسەرهاتی خۆم جێڕایەوە بۆیان دوای خواردنیان دانا منیش لەگەڵم خواردن ئەمجا کە گەڕانەوە بۆ وڵاتی خۆیان منیان لەگەڵ خۆیان برد دواتر بردمیانە بەردەم شامیهرەجان سلااوم کرد و وەڵامی دامەوە لی پرسی منیش بەسەرهاتی خۆم بۆ ئەویش جێڕایەوە پاشایش زۆر ڕێزی لێنامەوتی کوڕم ئەوە ڕۆژت تەواو نەبووە ئەگەر نا بەرگەی ئەو نەگبەتیانت ناگرت ئەمجا لە خۆی نزی کردمەوە جل و بەرگی نوێی پێدام کردمیە بەرپرسی کەشتەکانی مەملەکەت وام لێ هاات بوومە نزیکانی شامی هرەجان ئیدی کە چوومە کەنار دەریا بۆ کارەکەم لە شاری بەغدامە پرسی تاکو و بۆم ڕێبکەوێت و بگەڕێمەوە نیشتیمانی خۆم بەڵام کەس نەبوو هیچ بزانێ لەبارەی بەغداوە ماوەیەکی باش بەم شێوەیە مامەوە تاکو ڕۆژێکیان چوومە لای شامیهرەجان ڕوانیم کۆمەڵێک کەشتیوانی هندی لە لای بوون سڵاوم لێکردن ئەوانیش لە منیان پرسی کە خەڵکی کوێم منیش لە وڵاتی ئەوانم پرسی وتیان هەر کۆمەڵە و لە وڵاتێکەوە هاتوین هەندێکیان شاکرین کە ئەم شاکریانە زۆر بە ڕەوشتن و پەلاماری کەس نادەن و شەڕانی نین کۆمەڵێکی تریان بەراهیمەن ئەمانە هەرگیز مەی ناخۆنەوە پاک و بێگردن حەزیان لە ئاواز و گۆرانی و مەڕوماڵاتە بەڵام هەندێکیان هەفتا و دوو جۆرن منیش زۆرم بەلاوە سیر بوون شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە کابرا وتی لە مەملەکەتی شامهێرەجاندا دوورگەیەکم بینی ناوی کابل بوو کە بە درێژایی شەو مرۆڤ تێیدا گوێی لە دەنگی دەفە بوو خاوەنانی ئەو دوورگێ و سەفەرکەران ئەیانوت گوایە ئەوە دەنگی وەلیانە زیکرەکەن لە دەریایدا ماسیم دی بوو درێژی نزیکەی 200 باڵە بوو ماسیم تیادی بوو کە ڕووی وەکو ڕووی کونەپەبوو بوو لەو سەفرمدا شتی سەرسڕهێنی زۆرم دی گەر باسییان بکەم درێژە کێشێ ڕۆژێکیان کە بە کەناری دەریادا ڕۆشتم و وەکو جاران گۆچانێکم بەدەستەوە بوو کەشتێکم بینی کە کۆمەڵێ بازرگانی تێدا بوو کە گەشتنی کەشتەکە لەگەری خست منیش کەوتمە نووسینی ئەو شتومەکانەی کە لی داگیران دواتر لە خاوەن کەشتیم پرسی هیچی ترماوە لە کەشتێکەدا ئەوی ژووتی بەڵێ لە ژووری کەشتەکەشدا شتی ترماوە بەڵام ئەو شتانە خاوەنەکەیان لەگەڵ نییە چونکە لە ڕێگا خاوەنەکەی خنکە ئێستا شتەکانی بۆتە سپاردەی لای ئێمە جامانەوێ بۆی بفرۆشین و پارەکەی لە بەغدا بدەینەوە بە کەس و کاری خنکاوەکە منیش پرسییم خاوەنە خنکاوەکەی ناوی چی بوو خاوەن کەشتی وتی ناوی سندوبادی بەحری بوو لە دەریادا خنکە شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو شەوی پێ سەد و چل و سێ. شەهرەزاد گێڕایەوە سندبادی بەحری وتی کەم قسەم بیست بەوردی سەرنجمدا قیژاندم وتم ئەی سەرۆک من خاوەنی ئەو شتومەکانم کە باست کرد من سندوبادی بەحریم کەوا کەشتەکەمان لە دورگەیەک لایدا دوایی هاوارد کردە ئێمە کامە دورگە نیە فرای خۆتان بکەون من لە کۆمەڵی بەجێماوەکانی نێو دەریا بووم بەڵام ئەوە بوو خوا پاراستمی و بەهۆی تەشتێکەوە کە بەردەستم کەوت لە دەریاکەدا بە لەنگە فرتەیە کەوتمە مەلەکردن تاکو گەشتمە ئەم دوورگەیە دواتر خوا بۆی ڕەخساندم کە بە شە میهرەجان بگەم ئیدی لەگەڵ خۆیان منیان هێنایە ئەم شارە ئیدی هێندە پەسەندەی شابووم لێرەدا کاری پێمدا ئێستاش ئەم شتومەکانەی لای ئێوەیە سامانی منە سەرۆکی کەشتێوانان وتی لا حولەوەلا قوتە ئللا بلا علی عظیم ئەمجا وتی یشتومەکی تۆ لای ئێمە نییە ئاخر ئێمە سندوبادمان بینی لە دەریاکەدا لەگەڵ کۆمەڵە کەس خنکان و تیاچون تۆش گوێت لە قسەکەی من بوو کەوتم خاوەنەکەی خنکاوە ئاوا خۆت کردە خاوەنی براکەم ئەم سامانە بە تۆ ڕەوانیە چونکە کۆمەڵێک بوون خۆمان بینیمانن چۆن خنکان کەچی تۆی ژەڵەی ئەم سامانە هی منە چۆن ئەبێ منی ژوتم سەرۆک گوێم لێ بگرە بەسەرهاتەکەت بۆ جێڕمەوە ئەو کاتە بۆ دەرەکەوێ کە درۆ ناکەم ئیدی منیش لە بەغداوە چۆن دەرچوین تاک و گەشتینە دوورگەکەی کە تایدا هەندێکمان خنکان هەندێشتیشم بۆ جێڕایەوە کە لە نێوان خۆم و خۆیدا ڕوویدا بوو ئیدی باش بوو بڕوایان پێکردم و بارەکانیان دایەوە پێم پیرۆزبایی ڕزگاربوونیان لێکرد هەموان وتیان هەرگیز بڕوامان ناکرد کە ڕزگار بێت و نەخنکەیت بەڵام باش بوو خوا تەمەنێکی نوێی بۆ نووسی بوو ئەمجا بە ناو شتومەکەکانم داگەڕام و نەختینەیەکی گران بەهام هەڵبچارد و بە دیاریدام بە پاشا ئەویش زۆر خۆشحال بوو نەختینەکەم بەلایەوە زۆر گرنگ بوو ڕاستی قسەکانی منی بۆ دەرکەوت ئەویش خەڵاتی منی کرد ئەمجا شتومەکەکانم هەموو فرۆشت و کەوتمە بازار شتومەکەکانی ئەم شارەم کڕی لەو جۆرانەی لە شاری بەغدا ڕەواجیان هەبوو بارەکانی خۆمم ئامادە کرد و چوومە و لای پاشا و زۆر سوپاسم کرد و خواحافیزیم لێکرد و پێم ڕاگەیان کە ئەگەڕێمەوە بۆ وڵاتی خۆم شاری بەغدا ئەویش فەرمانیدا هەندێ خەڵاتیان پێدام و ڕۆشتم شتومەکەکانم بار کردە کەشتیەوە و لەگەڵ بازرگاناندا بەرەو بەغدا بوومەوە چەند شەو ڕۆژ لە دەریادا سەفەرمان کرد دواتر گەشتی نەشاری بەسرا لەوێ زۆرمان پێنەچوو دواتر بەرەو شاری بەغدا بووینەوە بارەکانی خۆم داگرت و خۆم بەرەو ماڵ و گەڕک بوومەوە دراوسەکان بەخێریان هێنامەوە هاواری و خزمان هاتن بۆ بەخێرهێنانەوەم ئەمجا کەوتمە فرۆشتنەوەی بارەکانم قازانجێکی زۆرم کرد و سرمایەکی گەورەم پێکەوەە ئەمجا دوکانێکم بەو پارێ دانایەوە خان و بەرەیەکی زۆرم پێکڕی کەوتمەوە بە سربردنی ڕۆژانێکی خۆش و خواردن و خواردنەوەی خۆش و جل و بەرگی زۆر نایب لەبەرکردن ژیانم بە تەواوی گۆڕا و ڕۆژانی سەختم بیرچووەوە ئەوە بوو کەنیزەک و خزمەتکارانێکی زۆرم کڕی ئیدی کەوتمەوە ژیانێکی بەختەوارانە جاخوا یار بێ سەفەری دووەمتان لە حەو سەفەرەکەم بۆ جەرمەوە ئەمجا سندوبادی دەریا ئێوارەخوانێکی بۆ سندوبادی و شکایی سازدا فەرمانیشیدا سەد مسقال زێڕی خڵات بکەن پێیوت ڕۆژێکی خۆشمان پێکەوە بەسەر برد کابرای حەماڵ خەڵاتەکەی وەرگرت و ڕۆی بەڕێ خۆیەوە هەربیری بەلای ئەو ڕووداوە سیر و سەمەرەیەوە بوو ئەو شەوەی لە ماڵی خۆی بردەسەر بۆ سبێنێ بەیانی هاتەوە بۆ ماڵی سندوبادی دەریا چووەوە ژوورەوە ئەویش بەخێری هێنا و لای خۆیەوە داینا کە هاوڕێکانی هەمویان هاتن و ئامادە بوون خواردن و خواردنەوە ئامادەکرا کە تێر خورا و خورایەوە سندوبات دەستی پێکرد شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەهرەزاد جێڕایەوە سندوبادی بەحری وتی ئەوە بزانن ژیانێکی خۆش و بەختیارم بەسەرەبێت لە هیچم کەم نەبوو جارێکیان هات بە بیرمدا کە پێویستە سەفرێک بکەم چەند شوێن و هاواری و ناسیاوان ببینم بۆیە هەندێک شتومەکی بازرگانیم ئامادە کرد و دەست لە دەست و پەنا بەخواچوومە کەنار دەریا بۆ سەفەرکردن لەوێ کەشتی گەلێکی فرەم بینی هەندێکیان هاتبوون و باریان داگرت هەندێکیان بارەکران و چاوەڕوانی سەفەرکردن بوون منیش کە سەرنجم دا کەشتێکی نوێی تیا بوو لەسەر سەفەر بوو خەڵکێکی زۆری لەسەر بوو لە بازرگان و گەڕۆکان بڕیارمدا بەو کەشتێ سەفەر بکەم کەشتی کەوتە ڕێ بە دەریادا ئێمەش کەوتینە یەکترناسین و هاواری گرتن چەندین دوورگە چوین و ئەم شار و ئەو شار گەڕین دواتر لە دوورگەیەک لاماندا بەناو ئەو ڕز و باخ و چۆم و ڕووبار و کانیاوانەدا گەڕین مێرگزار و باخ سەوزی و گوڵزار و بڵندی شاخ جریوەی مەلان بۆنی گوڵان ناسکی خونچە و سنبولان هەوای فێنک گەشەی ئەدا بەجان هەر کۆمەڵە و بەلایەکدا کەوت نەگەڕان منیش کەوتمە پیاسە پێشیان وتبیان ئەم دورگەیە مرۆڤی تیانە و چۆڵە بەڵام شادی و بەختەوەری بۆنی گوڵ و مێخەک و لەیلاخ دای لە دەماخ بۆیە چوومە سەر کانیۆت لە بن دارێکی سەوزی جواندا بوو دوای ئاو خواردنەوە کەمێ ڕاکشان بۆ حەوانەوە تومەس خەو بردنیەوە و لێ نووست بووم ئیدی کە بە ئاگا هاتمەوە سەیری ئەم لاو ئەولام کرد کەسی تیانە بوو چوومە کەنار و شوێنی کەشتێک کە سەرنجمدا چۆ تومەس منیان بیرچوو بوو ئیدی خەمدای گرتم کەوتمە سەر زەنشتی خۆم و بۆڵە بۆڵ کە خۆم بە خۆم کرد لە هیچم کەم نەبوو ئەم جا بە خۆمت ئاخر بۆ هیچم سوود وەرنەگەت لە سەفەر یەکەمم کە خەریک بوو تیا بچم ئەم جاوتم ئیننا لله و ئیننا ئیلەیه ڕاجعون شەهرەزاد هەستی کرد شەو درەنگ بوو بێدەنگ بوو. شەوی پێنج سەد و چل و پێنج. شەهرەزاد گێڕایەوە سندباد وتی کەوتمە گەڕان بەنێو دوورگەکەدا جێم بەخۆم ناگرت دواتر چوومە سەر درەختێکی بڵند و لەوێ بە چواردەورمدا ڕوانیم لە دەریا و چەند دوورگەیەکی دی و ئاسمانی شین زیاتر هیچی ترم نەبینی بەڵام تارماییەکی سپین بینی ئیدی لە درەختەکە هاتمە خوارەوە بەرەو لای ئەو تارمایە چووم ڕۆشتم و ڕۆشتم کە گەشتم سەیرم کرد گومەزێکی بازنەیی مەزنە و چووە بە ئاسماندا بە چوارلای داسوڕامەوە شوێنێکم نەبینی کە لێەوەی بچمە ژوورەوە کەس نەیەتوانی پێیدا سەر بکەوێ هێندە لوس و نەرم بوو شوێنی وەستانی خۆم دیاری کرد و کەوتمە پێوانەی چێوەی بنکەکەی پەنج هەنگاو بوو کەوتمە بیرکردنەوەی فێڵێک بۆ چوونە ناوی کات زەردەپەڕی ئێوارە بوو ماندوش بووم هێندەی پێنەچوو دنیا تاریک بوو وامزانی ڕۆژ ئاوا بۆ شەوە ئێستا سرم بڵند کردەوە ڕوانیم باڵندەیەک بە ئاسمانەوەیە زۆر زۆر گەورەیە باڵەکانی پان و پۆر بەری ڕۆژی لە دورگەکە گرت منیش زۆرم پێسیر بوو بیرم کەوتەوە کە کاروانچیان و گەڕۆکان باسی باڵندێکی زەبەلاحیان بۆ جێڕابوومەوە ناوی ڕەخ بوو خواردنیان گۆشتی فیلا ئەم جازانیم کە ئەو گومەزەی من چێوەکەیم پێوا و پەنجا هەنگاو بوو دەرگایشی تیانە بوو لێوەی بسمە ژوورەوە و هێلکەی ئەو باڵندە ڕەخەیە ئیدی زۆر لە کاری خوا عجیبمە ئالم کاتەدا بوو باڵندە زەبەلاحەکەی خاوەنی هێلکە مەزنەکە پەیدا بوو ئەمجا لەسەری نیشت و ئەو هێلکە مەزنەی خستە ژێر باڵەکانیەوە و لەسەری هەڵنیشت پەنا بەو خوایی کە نووسنی نییە منیش ئەگالەکەم لەسرم کردە و هەڵم وەشاندەوە تاکو و درێژیەکەیم کرد ئەمجا لە ناو قەدی خۆم گرێدا و جەمسەرەکانیم بەست بە پەنجەی پێی باڵندەکەەوە شەوگار کردی و من کردم و لە ترس ئەوەی نەبادا کە باڵندەکە فڕی ئاسمان من بێ ئاگابم و بکەومە خوارەوە نەمێرا بنوم بەیانی قیژەیەکی کرد و دای لە شەقەی باڵەکانی فڕی ئاسمان هێندە بڵند بۆ وام زانی کەشکەلانی فەلەکە ئەمجا شۆڕ بۆ تا گەشتە سەر شوێنێکی بڵند ئێدی بە پەلە عگالەکەم لە پەنجەی کردەوە و کەوتمە ڕۆشتن لەو شوێنە هەڵگەڕامەوە سەیری باڵندە زەبلاحەکە بکەم کاروانم لوولەکێکی ئەستوری درێژ بە چنگەکانیەوەیە کەورتر سەرنجم دامارێک بوو تا بەرز بۆ سێرم کرد بە شوێنێکی بەرزەوە بووم لە دامێنی شاخکەدا دۆڵێک بوو کە بڕوا ناکەم کەسێک توانی بێتی بەو چێوەدا سەرکەوتو بوو بێتە لوتکە بۆیە لە دڵی خۆمدا وتم سەد خۆزگە هەر لە دورگەکەدا بوومایە بەس نەبوو ئەو هەموو میوەی لێبوو ئەم خوارد و لە ڕووبار و کانیاوەکانیم ئەخواردەوە لا حولەوە لا قوتە ئللا بلا علی عظیم لە بەڵایەک ڕزگارە بم بەڵایەکی لەو خراپتر توشم بێ ئەمجا ورەمدا بەرخۆم و بەرە و دۆڵەکە بوومەوە کەوتمە ڕۆشتن سەرنجی بەردەکانی ئەو دۆڵم ئەدا هەمویان ئەڵماز بوون لەو ئەلماسەی ئاسنیان پێکونە کرد و شووشیان پێبڕی خۆشی هیچی لێ دروست ناکرا هەرگیز ناشکێنرا و لەت ناکرا هێندە ڕق بوو تەنیا بە بەردی قڕقشم نەبێ ئەو دۆڵە جمەشی هات لە ماردا هەرچۆنێکم ڕوانی ماری گەورە بوو کە درێژی هەریەکەیان بە هێندەی دارخورمایەک بوو ڕەنگە فیلیشان بەردەم بکەوتایە قوتیان بتایە ئیدی زۆر پەشیمان بووم و بەخۆمت بەو خۆیان بەدەستی خۆم بەرەو مەرگ و تیا چون چوم ئەو مارانە تەنیا بە شەو ئاهاتنە دەرەوە و بەڕۆژ خۆیان پیشاردەوە لە ترس ئەوەی ئەو باڵندە زەبەلاحی ناوی ڕخە یان هەڵۆنان خوا زۆر ڕۆشتم و تاریکم بەسەرداهات گەڕان بۆ شوێنێک تێیدا بنوم زۆریش لەو ئەژدی هەیەە ترسم ئیدی خواردن و خواردنەوەم لەبیر چووەوە ئەشکەوتێکم دۆزیەوە خۆم پێدا کرد سەیرم کرد لە دەم ئەشکەوتەکەدا گابەردێکم بینی کە چوومە ژوورەوە بەردەکەم جوڵاند و دەمی ئەشکەوتەکەم گرت لە دڵی خۆم داوتم ئەم شەویش جێ خۆم کردەوە کە ڕۆژ بۆەوە تێر ئەگەڕێم شەهرەزاد هەستی کرشە و درەنگ بوو شەهرەزاد جێڕایەوە سندوبادی بەحری وتی کاڕوانم لە دەمی ئەشکەوتەکە دامارێک لەسەر هێلکەکانی پەپکەی خواردووە ئێدی ئەو شەوە لە ترسا خەوم نەچوە چاو. کەڕۆژ بۆ بە ترسەوە گابەردەکەم جوڵان تاک و شوێنی چوونە دەرۆم تێدا دروست کرد و چوومە دەرەوە هەروەکو سەرخۆش گێژوێش بووم کەوتمە ڕۆشتن بە دۆڵەکەدا هێندەم زانی لاکێکی گۆشت کەوتە خوارەوە لە چێوەکەوە منیش ئەوم بیرکەوتەوە کە بازرگانان و گەڕۆکەکان ئەیان جێڕایەوە کە ئەوانەی بەردی ئەڵماسیان ئەهێنا ئەبوو چەند سەرمەڕ بکڕن پێستەکانیان بگرن ئەمجا لەسەر چێوەکەوە بەریان ئەدایەوە لاکەکەش بەر ئەو بەردە ئەڵماسانە ئەکەوت و پێوەی ئەنووسا و لەگەڵ خۆیدا ڕای ئەدایەوە خوارەوە دۆڵەکەش هێندە قوڵ و لێژ بوو کەس نەی ئەتوانی داببەزێتە خوارەوە ئەمجا بازرگانەکان چاوەڕوانیان نەکرد تا دەمەونیوەڕۆ کە هەڵۆ واشە و ڕەخەکان برسیانە بوو شۆڕ ئەبوونەوە ئەو لاکانیان بە بەردە ئەڵماسەکانەوە چنگ پیا کرد و ئەیان هێنا سەر شاخکە و ئەیان خواردن ئەمجا بازرگانە نەگەڕان بۆ شوێنی لاکە خوراوەکان و بەردە ئەڵماسەکانیان کۆ کردەوە و ئەیان هێنایەوە بۆ شار و ئەیان فرۆشتن ئەمەش تەنیا ڕێگا بوو بۆ بەدەستخستنی ئەڵماس جابۆیە کەلاکە گۆشتەکە کەوتە بەردەمم یەکسەر بۆی چوم و وردە بەردە ئەڵماسەکانم لێ کۆکردەوە و خستمە ناو تورەکەکەمەوە ئیدی جلەکانم خوێنایی ببوو بۆیە کەوتمە پاکردنەوەی هەندەم زانی بازرگانی خاوەن لاک پەیدا بوو کەوتە ئەم دی و ئەو دیوی لاکەکە هیچی لە بەردە ئەڵماس پێوە نەبوو بۆیە دەستەکانی بەیەکدادا و هاواری کرد پێدەم ئەمجا بازرگانەکە زۆر سوپاسی کردم و لەگەڵی داگەڕامەوە کە بازرگانەکانی هاوڕێی منیان بینی بە خێریان هێنام منیان لەگەڵ خۆیان برد لە ڕێگا چیرۆکی خۆمم بۆ جێرانەوە لە بە شاڵ ماچەکەی خۆم هێندێکم دایە بازرگانەکە بازرگانەکان ژووتیان بەو خویە تەمەنت لە نوێ نووسراوەتەوە ئەگەر نا کەس نەگەیشتوتە ئێرە و بە زیندوی مابێتەوە ئەمجا بۆ شەو بێخەم بەدڵێکی خۆشەوە لێ نووسم بۆ بەیانی بەناو ئەژدیهاکاندا دۆڵەکەمان بڕی بەڕێکەوتین تاک و گەشتینە دورگێک کە درەختی کافوری تێدا بوو کە لە سێبەری هەردارێکیدا سەد کەس جێبەوە ئەگەر کەسێک بێوێ کافوری لێ بگرێ بێ قەدی دارەکە کونکە دواتر ئاوی لێدێتە دەرەوە و پێوەی وشکە بێتەوە ئەمجا لێکاتەوە ئەیبا لەو دورگێدا ئاژەڵێک ئەژی پێی ئەوترێ کەرکەدەن کە هەر وەکو مانگا و گامێشەکانی لای خۆمان ئەبرێن بۆ لەوەڕاندن لە دۆڵی ئەڵماسیشدا کۆمەڵێکی باشم هێنا بوو هەندێکم پێفرۆشتنەوە دینار و درهمێکی باشم پێبوو لە تەکیاندا چەندین شار و وڵاتم بینی ئەم دۆڵ و ئەو شاخم کرد و لە ڕەگەزانێکی زۆری مرۆڤم بینی کە لە شارەکاندا کڕین و فرۆشتنمان کرد تاکو گەشتنە شاری بەسرە چەند ڕۆژێکی کەم تێی داماینەوە ئەم جا گەیشتینەوە شاری بەغدا چوومەوە کۆڵانەکەی ماڵی خۆمان خۆم کرد بە ماڵدا و کۆمەڵەبارێکم لەگەڵدا پێبوو کە لە بەغدادا وێنەی نەبوو سەر ڕای کۆمەڵێک بەردی ئەڵماسم پێبوو ئیدی کەوتمەوە خۆشی و ماندویم دەرچوو خواردن و خواردنەوەم باش بوو ترسون نامۆیەکەم بیرچووەوە برادەرەکانم سەریان لێدام و هەواڵی ئەو شار وڵاتانم لێ ئەپرسرا منیش چیرۆکی خۆم بۆ ئەگەڕانەوە زۆریان پێسێر بوو ئەوانیش پێخۆشحالیان دەربڕی بۆ ڕزگاربوون و هاتنەوەم بە سەلامەتی ئەمە بوو سەفەری دووەمم ئەمجا پێی وتن خوا یار بێ سەفەری سێمیشتان بۆ چێرمەوە دوای ئەوەی سندوبادی دەریا چیرۆکی سەفەری دووەم بۆ سندوباد وشکایی جێڕایەوە زۆریان پێسێر بووم جا نزیکەی سەد مسقال زێڕیشی دا سندوبادی وشکایی و ئێوارە لای خۆی مانەوە بۆ سبێنێ لەگەڵ گزنگی خۆرە ڕۆشت و لە دەرگای ماڵی سندوبادی دەریایدا ئەویشی بە خێرای هێنایە لای خۆی داینا چاوەڕیان کرد تا هەمووان کۆبوونەوە تێریان خوارد و خواردەوە ئەمجا سندوبادی دەریا دەستی بە قسەکردن کرد شەهرەزاد